و بە تەمەن و لە کەسێکی گەنج و حتا لە مناڵی شەیا و نەخۆشیە نەخۆشیە کە لە کۆمەلگەی ئێمە ئەمڕۆ زۆرە زۆر دەبیستین کە خەڵکێگەیە تووشی قەلەقی و ڕاڕایی و دوودڵی دەبێ و ئەمە پەیوەندی بە کەسی فەقیر و دەوڵەمەن و لەش ساغ و نەخۆش و هەر نەوعێکەوە نییە ئینسان ئەگەر چارەسەری پێ نەبوو بۆی و ئەگەر ئەو هۆکارانە کە وا دەکەن کە ئەم نەخۆشیە سەر لە ئینسان هەڵبدا ئەگەر هۆکارەکان لەم کەسەیە بوو ئەوە بە دڵنیاییەوە نەخۆشیەکە کەم تا زۆرە و کەسە ئەتەنێتەوە ئەو نەخۆشیە ئەوەیە کە زۆر جار ئینسان وا لێ دەکا کە خەوی نامێنێ پێکەنینی نامێنێ ژیانی نامێنێ لەبەر ئەو بیرکردنەوە زۆرانی کە هەیەتی جائیتر ئەگەر گەنجێکە بیر لەوە ئەکاتەوە کەی ژن بهێنێ و کەی دابمەزرێ و کەی پارەی هەبێ منداڵەکە لە قوتابخانە بیردەکاتەوە کە کەی بێ ئەم خوێندنە تەواو بکا کەی بێ لەم مامۆستایە ڕزگاری بێ کەی بێ لەم خوێندنە و لەم مەکتەبە بچێتە دەرەوە ئافرەتێک بە هەمان شێوە بیر و خەیاڵاتی خۆی کەسێکە زۆر زوڵمی لێ دەکرێ ئافرەتێک لە ماڵەوە مێردەکەی زۆر زوڵمی لێ دەکا جنێوی پێ ئەیە سوکایەتی پێیەکە دایک و باوکی بە بەردەوامی جنێوی پێ ئەیەن ناشرینی ئەکەن کەسێک هاوڕێکانی لە دەرەوە ئەنواع وەشکال سەبەب ئەمانە کە ئینسانەوە نەبیری لێ دەکاتەوە وای لێ ئەکا ئەبێ بە نەخۆشیێکی دەرونی کە ڕاستیەکەی عیلاجە طیببێکان پزیشکیەکان ناتوانێت چارەسەری بکە کە ئەویش ئەم قەلەقی و ڕاڕای و دوو دڵیەیە